شەیتانەکان ناتوانن هەواڵی ئەو نەخشە و بەرنامانەی کە بە فریشتە پایە بڵندەکان دەسپێردرێت بیزانن و بیبیستن چونکە لە هەموو لایەکەوە پارچە ئەستێرەیان بۆ دەهاوێژرێت دحورا ولهم عذاب واصب من دون الله فاهدوهم إلی صراط الجحیم خودای گەورە فەرمان دەدا بە فریشتەکان هەموو ئەوانەی ستەمیان کردووە کۆیان بکەنەوە خۆیان و هاوسەرانیان خۆیان و هاوشێوەیان و ئەو شتانەشی کە دەیان پەرست لە جیاتی خوددا ئینجا ڕێنماییان بکەن بۆ ڕێگەی دۆزەخ چونکە بێباوەڕ و تاوانبارن. پێیان دەوترێت، ئەوە چیتانە، بۆ پشتی یەکتر ناگرن، بۆ بەرگری لە یەک ناکەن؟ نەخێر، تازە کار لە کار ترازاوە، ئەمڕۆ هەموویان تەسلیمن و بێدەسەڵاتن. وأقبل بعضهم على بعض يتساءلون ئیتر خۆ چارەمان نییە، دەبێت بڕیاردادەی پەروەردگارمان بەسەرماندا پیادە بکرێت، دەبێت سزای بێ ئیمانی و تاوانباری خۆمان بچێژین. فأغویناکم ئینا کنا غاوین. لە وەڵامیاندا دەڵێن، ڕاستە، ئێمە ئێوەمان گومڕا کردبوو. میوهاتی هەمەجۆر و هەمەچەشن هاوڕێ لەگەڵ قەدر و ڕێزێکی بێوێنەدا لەلایەن پەروەردگار و فریشتەکانەوە لە بەهەشتی پڕ لە ناز و نیعمەتدا بۆ هەمیشە دوور لە پیری و نەخۆشی و ناخۆشی ئەو بەختەوەرانە لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان بەرامبەر یەکتری دادەنیشن زۆر جار دەیوت تۆ بڕوا بە شتی وا دەکەیت؟ ئایا ئەگەر بووینە خاک و ئێسک ئێمە بەڕاست پاداش دەدرێینەوە؟ قال هل أنتم مطلعون پاشان ئیماندارەکە ڕوو بە هاوەڵانی وتی بەڕاستی ئا ئەمەیە سەرکەوتن و سەرفرازی و بەختەوەری گەورە و بێ سنوور. لمثل هذا فلیعمل العاملون. دەبا ئا بۆ ئەم بەهەشتە، بۆ ئەم کامەرانییە، بۆ ئەم ناز و نیعمەتە بێ سنوورە، ئەوانەی کە کار و کۆشش دەکەن، با بۆ ئەم دەسکەوتانە بیکەن. باشە ئاخر ئێوە چ گومانێکتان هەیە لە پەروەردگاری جیهانیان ئەوسا چاوی هەڵبڕی بۆ ئاسمان و تەماشایەکی ئەستێرەکانی کرد لە داخی بیر و بۆچوونیان دیارە کە سبەی جەژنیان بووە و داوەتی حەزرەتی ئیبراهیمیشان کردووە ئەمیش حەزی نەکردووە و بێزار بووە بۆیە وتی من نەخۆشم کەچی بیریان نەکردەوە لەو بەڵگە بەهێزانە و وتیان، شوێنێک دروست بکەن و ئاگری تێدا بکەنەوە و ئیبراهیمی تێفڕێدەن با بسووتێت و لەناو بچێت. فأرادوا به کیدا فجعلناهم الأسفلین. رب هب لي من الصالحين فبشرناه بغلام حليم ئەوسا کۆچی کرد لەو ڕێگە و بانەدا داوای لە خوددا کرد و وتی پەروەردگارە نەوەیەکی چاک و پاکم پێ ببەخشە ئێمەش مژدەی کوڕێکی بە ئارام و خۆگر و ژیرمان پێبەخشی کە ئیسماعیلە کاتێک ئەو کوڕەک کەوتە دەر و ماڵ لەگەڵیدا بەیانیەک پێی وت کوڕم کوڕی شیرینم بێگومان من دەمبینی لە خەونمدا کە تۆ سەردەبڕم تۆ دەڵێی چی ڕات چۆنە کوڕی چاک و خوداناس و خۆگر بە زمانی شیرین وتی بابەجیان هەر فەرمانێکت پێدراوە جێبەجێی بکە دەمبینیت ئەگەر خدا حەز بکات خدا بیەوێت لە ئارامگران دەبم ناوبانگی خێریانمان لە نەوەکانی داهاتوودا هێشتەوە کە هەتا دونیا دونیایە بە ڕێزەوە ناویان ببرێت، سڵاو و دروود و ڕێز لەسەر مووسا و هاڕوون لەلایەن پەروەردگاری مەزن و بەڕێزەوە، بێگومان ئێمە ئا بەو شێوەیە پاداشتی چاکەکاران دەدەینەوە لە دونیا و قیامەتدا ڕێزدارن. ئەو کاتە ئەویش بە قەوم و گەلەکەی خۆی وت ئەوە ناکرێت خودا ناز بن ئەوە بۆ لە خودا ناترسن ئایا ئێوە هانا و هاوار و نزا بۆ بەعل دەبەن بەعل بتێکی گەورە بوو دەیان پەرست و واز لە خودا پەرستی دەهێنن لە کاتێکدا ئەو زاتە چاکترینی دروستکارەکانە کە ئەڵڵایە پەروەردگارتانە پەروەردگاری باو و باپیرانی دێرینیشتانە ئەوە بۆ بیرێک ناکەنەوە بەڕاستی لوتیش لە پێغەمبەرانە، کاتی خۆی ئەو و هەموو کەس و کاریمان ڕزگار کرد، بێجگە لە پیرەژنێک بێ باوەڕ بوو بەردەوام گرفتی بۆ پێش دەهێنا لەناومان برد، پاشان هەمووانمان تەفروتونا کرد. وإنکم لتمرون علیهم مصبحین وباللیل افلا تعقلون. خۆ گەر لەو کەسانە نەبوایە کە تەسبیحات و یادی خودا دەکەن و نەیوتایە لا اله الا انت سبحانەک انی کنت من الظالمین پەروەردگارە هیچ خدایەک نییە جگە لە تۆ پاچی و بێگەردی و ستایش شایستەی تۆیە و من لە ستەمکارانم ئینجا گەڕاندمانەوە و ڕەوانەمان کرد بە پێغەمبەرایەتی بۆ لای سەد هەزار کەس و زیاتریش دەبن کە قەومەکەیەتی ئەوسا هەمویان ئیمان و باوەڕیان هێنا ئێمەش ژیانێکی خۆشمان بۆ فەراهەم هێنان تا کاتێکی دیاری کراو فاستفتهم ألربك البنات ولهم البنون ئەی پێغەمبەر ڕاپرسیان لێ بکە ئایا ڕاستە کە کچان شایستەی پەروەردگارت بن و کوڕان شایستەی خۆیان بێت؟ هەڵبەتە کوڕ و کچ هەردوو بەدیهێنراوی خودان پێوەر تەنها تەقوایە بەڵام قورئان دەیەوێت بە بیر و بۆچوونی خۆیان پووچەڵی بەڵگەکەیان دەربخات ئاگادار بن، بەڕاستی ئەوانە هەندێک لە درۆ و بوختانیان ئەوەیە کە دەڵێن، خودا منداڵی بووە، بەڕاستی و بێگومان ئەوانە زۆر درۆزنن. ئایا مەگەر کچانی هەڵبژاردووە کە بیکات بە نەوەی خۆی و ڕێزی داون بەسەر کوڕاندا؟ ئایا چیتانە و چۆن بڕیاری بێ بەڵگەی وا دەدەن؟ ئایا بیرێک ناکەنەوە لەم قسە بێ سەر و بنانە، لەم تۆمەتە ناماقوڵانە؟ ئەم لەکم سولتان موبین. هەرچەندە هاوەڵگەران پێش ڕەوانەکردنی پێغەمبەر دەیانوت، ئەگەر ئێمەش کتێبێکی ئاسمانیمان وەکو پێشوەکان بۆ بهاتایە، ئێمەش دەبووینە بەندە دڵسۆز و چاکەکانی خودای گەورە. فکفروا به فسوف یعلمون. کەچی کە قورئانمان ڕەوانەکرد بڕوایان پێنەکرد، سەرەنجام خۆیان دەبیننەوە چییان بەسەر دەهێنین. تۆ تا ماوەیەک مۆڵەتیان بدە و گوێیان پێ مەدە، ڕاستییەکان بخەرە بەر چاو، سەرەنجام خۆیان دەبیننەوە. سبحان ربک رب العزە عما یصفون. پاکی و بێگەردی بۆ پەروەردگارت، پەروەردگاری خاوەن دەسەڵات، لەوەی کە ئەوانە دەیدەنە پاڵ ئەو زاتە بێ هاوەڵ و هاوتایە. وسلام علی المرسلین والحمد للە رب. رب العالمین سڵاو و درودیش لەسەر هەموو پێغەمبەران و سرجەم فرستادەکانی خوددا سوپاس و ستایشیش بۆ خوددا پەروەردگاری هەموو جیهانیان هەمیشە و بەردەوام